لەسەر جێگەی خۆی درێژیان کرد و لێ نووس تاک و ڕۆژ بووەوە ئەمجا ڕاست بۆ سێرێکی ئەم لاو ئەو لای خۆی کرد لاوە هەرزەکارەکەی شەوی نەبینی خەریک بوو دڵی بوەستێ بۆیە بە جۆرێک شیڕاندی هەرچی کەنیزەک و خزمەتکار و پاڵەوانانی کۆش بوو هەمویانی هەڵسان چوونە ژوور سەری و پیرە کەنیزەکێکیان لی پرسی بەڕێز ئەوە چیت لێ بەسەراتوە شازادە وتی ئەی پیرێژنە بەرازەکە کوا لاوە قۆزەکە ئەوەی کەم شەولام بوو پێم بڵێ بۆ کوێ چوو کەنیزەکە دەم ڕاستەکە کە مەبیست بەرچاوی تاریک بوو زۆر ترسا وتی بەو خوای بە حەواوە نەمدیوە نەکەس و نە ئەو لاوە ئەم سعبەتە بنێ بەو لاوە ئێمەش ئەکوژێ بیبێستێ باوە شازادە بدوروتی ئەم شەو هەرزەکارێکی شۆخ و شەنگم لابوو سەرۆکی کەنیزەکان وتی خوا بەزەیی بە عقڵتا بێتەوە کەست لا نەبووە ئەمجا شازادە سەیری پەنجەی کرد هێشتا مسیلەکەی قەمەر زەمانی تێدا بوو مسیلەکەی خۆشی دیار نەما بوو بە کەنیزەکە دەم ڕاستەکەی وت بەڵات لێبدا سوێندی درۆخیت ئەم شەو کەسم لا نەبووە کەنیزەکە وتی بەخوا نە سوێندی درۆم خواردووە و نەدرۆم کرد شازادە هێندەی دی تووڕە بوو شمشێری لە کالان کێشا و دای لە کەنیزەکە دەم ڕاستەکە و کوشتی کە دەست و پێوەندانی ئەمیان بینی بەڕاکردن خۆیان گەیاندە باوکی شازادە و ئەم بەسەرهاتیان بۆ جێڕایەوە هەر ئەو کاتە باوکی گەشتە لای پێوت کچەکەم چیتە شازادەوتی بابە کوا لاوەکەی لام بوو بدور ئاوەزی لە دەستدا بوو جلوبەرگی بەرخۆی دادڕی بوو هەر ئەم لاو ئەولای کرد کە پاشای باوکی ئەمەی بینی فەرمانی دا زنجیر لەم لی بخەن و بیگرن و بیبەستنەوە بە پەنجەرەیەکی کۆشکەکەوە ئەوانیش فەرمانی پاشایان جێبەجێ کرد شارەزاد بەسەرهاتی بدورخان و براکەی مەرزەوان. شەهرەزاد وتی ئەمە حاڵی بدورخان بەڵام حاڵی پاشای باوکی زۆر خراپ بوو چونکە ئەم کچەی زۆر خۆشەویست پەژارە دایگرت بۆیە پزیشکان و زانایان و نووسرانی کۆکردەوە پێی وتن هەر کەسێ لە ئێوە کچەکەم چاک بکاتەوە لی مارەکەم و نیوەی مەملەکەتی پێشکەشەکەم هەر کەسێکیش تەقەلای لەگەڵدادا بەڵام بۆی چاک نەکرایەوە لە گەردنیە دەم و کە لەی سەری بە دەواازەی کۆشکەکەی داهڵەواسم ئیدی کەسانێک بەختی خۆیان تاقی کردە و کەلیان هەڵواسرا ژمارەی کە لە سەرەکان گەشتە چل لە پزیشکان ئەستێرە ناسان و ساحرانیش چلکە لەسەر، ئیدی ئەمە بووە باسی سەر زمانی هاوڵاتیانی مەملەکەت، بە تایبەتی پزیشکان و ئەستێرەناسانی دەوروبەر. شازادە بدوور سێ ساڵی بە پەژارە و گریانەوە بەڕێ کرد، چاوانی بە قوڵا چووبوون. برایەکی شیری هەبوو ناوی مەرزەوان بوو، کە سەفەری کردبوو بۆ ئەو پەڕی وڵات. بە درێژی ئەو سێ ساڵە لە خاتوو بدووری خوشکی بێ ئاگا بوو، بەڵام زۆری خۆشەویست. کە گەڕایەوە هەواڵی بدووری خوشکی لە دایکی پرسی، دایکیشی وتی کوڕە شیرینەکەم خوشکەکە تێک چووە ئێستا زنجیر کراوە ئەوە سێ ساڵە پزیشکان و زانایان و ڕۆشنبیران سەراسی من لە ئاستی نەخۆشیەکەیدا کەمەرزەوان ئەمەی بیزوتی ئەبێت سەری لێ بدەم بەڵکو بتوانم تیماری بکەم کە دایکی ئەمەی ویزوتی سەری لێ بدە بەڵام مۆڵەتم بدا فێڵێکت بۆ بدۆزمەوە پێی بچیتە لای بدورخان ئەمجا دایکە خۆی چوو بۆ کۆشک و دیاری لەگەڵ خۆی برد بۆ کەنیزەکی دەرگاوانی شازادە دوای ئەوەی پێشکەشی کردوتی کچێکی بەشوم هەیە هاوڕێ گیانی بە گیانی شازادەیە ئێستاش کە شازادە ئاوای لێهات و کچەکەم زۆر نیگەرانە بۆی خۆزگە ڕێگە دەدا بە دزێو سەردانی بکردایە کەنیزەکی دەرگاوان وتی ئەوە ئەبێت کە شەو هات و پاشای گەورە لە سەردانی کچە بووەوە دوا بە دوای ئەو بچێتە ژوورەوە ئەم جا دایکەکە بەرگی ژنانەی کردە بەر مەرزەوانی کوڕی و دەستی گرت و کردی بە کۆشکدا بردیە بەر دەرگای ژووری شازادە هەر کە پاشای باوکی شازادە بدوور لە ژوورەکە هاتە دەرەوە دەرگاوانەکە هەردووکیانی کردە ژوورە وتی دەبڕۆنە ژوور زۆرتان پێنەچێ کە چوونە ژوورە و دایکەکە بەرگەژنانەکەی لەبەر کوڕەکەی داکەند و سلاویان لێکرد ئەمجا مەرزەوان هەندێک کتێبی دەرهێنا و مۆمێکی داگیرسان چەند قەسەمێکی خوێن کە شازادە بدور سەرنجیدا ناسیەوە پێیوت کاکە گیان خۆ تۆ ڕۆیشتبووی و هەواڵمان نازانی مەرزەوانی ژووتی ڕازەکەی بە سەلامەتیش گەڕامەوە ویستم دیسان سەفەر بکەمەوە بەڵام کە ئەم هەواڵی تۆم بیست دڵم لە سەفەرەکەم سارد بۆ و دڵم بۆت سووتا ئێستاش هاتم بەڵکو بتوانم ڕزگارت بکەم ئەمجا شازادە پرسی توخوا کاکە تۆش وازانی شێت بووم مرزەوان وتی بەڵێ شازادە ژوتی بەخوا شێت نەبووم بەڵام چی بڵێم هەروەکو شاعرێک گوتێتی لە جیاتی ئەوەی کاکەن لۆمەم ئەوەی بۆی شێت بووم بخانە بەردەم ئیدی مەرزەوان تێگەشت ئەمە چیرۆکێکی هەیە پێیوت دەبۆم جێڕەوە بەڵکو تروسکاییەکی ڕزگاربوونی تۆی تێدابێ بەدەستم ئەو شەوە دووسەیەکی ڕۆیشت بوو کە لە خەوڕابووم لەسەر جێگاکەم دانیشتم سەیرم کرد کوڕێکی هەرزەکاری زۆر جوان و شۆخ و شەنگ لە تەنیشتمەوە ڕاکشاوە کوڕ بەڕاستی کوڕ باڵای ئەڵەی سەروی هەڵکشاوە منیش دوای بیرکردنەوەیکی قوڵوتم هەبێت و نەبێ ئەمە کاری باوکمە ئەوێ تاقیم بکاتەوە ئەمەش کوڕە شازادەیە بۆی من ببینم و دڵم تێ بچێت و پەسەندی بکەم و شووی پێ بکەم ئیدی منیش لاوە هەرزەکارەکەم بە ئاگا نەهێناوە تاکو لێی بپرسم بەیانی کە بە ئاگا هاتمەوە سەیری دەست و پەنجەمەکەم خویە مستیلەکەم گۆڕاوە بە مستیلەکەی خۆی ئا ئەمەیە بەسەرهاتەکە و هۆشێت بوونەکەم ئیدی براکەم دڵی بردم و حەزم لی کرد ئێستاژەوە تا خەو ناچێتە چاوانم و کار و پیشەم بۆ تەگریان و شعروتن و خۆلاوانەوە فرمێسک بە چاوانی داهاتە خوار وتی براکەم ئیدی چیت بۆ کرێ لە بەرامبەر ئەم کێشەدا بیکە مەرزەوان ماوەیەک سەری داخست و سەری سوڕما نەیەزانی چی بکە ئەم جا سەری بڵند کردوتی بەسەرهاتی ئەم کوڕا بیر و هۆشی بڕیوم بەڵام شارانە دەم بە پێوە بەڵکو خوا ئەم دەردەت بەدەستی من دەرمانکە تۆش مەترسە و ئارام بە ئەمجا مەرزەوان خواحافیزی لێکرد و هیوای چاک بوونەوەی بۆ خواست و لە تەکدایکیدا گەڕانەوە ماڵ ئەو شەوە لی نووسن ڕۆژی دواتر سەفەرەکەی دەست پێکردەوە شار و شار ئەم دوورگە و ئەو دوورگە مانگێکی پێچوو لە شارێک گیرسایەوە ناوی تەیرە بوو ئەگەڕا و گوێی هەڵەخست ئێ بەڵکو و دەرمانی شێتبوونی شازادە بدووری دەست بکەوێ دەنگوباسی قەمەر زمانی کوڕی شاشەهرەمانی بیست کە شێت بووە کە شوێنی شازادە قەمەر زەمانی پرسی وتیان لە دوورگەکانە گەر بە دەریادا بۆی بڕۆی بە مانگێک پێگەی گەر بە ڕێگەی سەرزەویدا بۆی بچی بە شەش مانگ پێگەی مەرزەوان سواری کەشتێک بوو کە بۆ دوورگەکانە چوو مانگێک هەوای فێنکی دەریا لێیدا هێندەی نزیک بوونەوە دورگەکانیان بە چاوانە بینی بەڵام هێندەیان زانی باەکی تون هەڵی کرد و کەشتەکەی هەڵگێڕایەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سەد و نەوەت و سێ. شەهرەزاد وتی کە کەشتێکە قڵب بووە و نەقم بوو هەر سەرنشینەکەوتە ڕزگارکردنی خۆی شەپۆلی دەریا مەرزەوانی هێنا و برد لە ئەنجامدا فرەیدایە لێواری دەریا و نزیکی ئەو کۆشکەی قەمەر زەمانی تێدا نیشتەجێ بوو قەدەری خواوا بوو لەو ڕۆژەدا شاشەهرەمان لە گۆڕەپان لە تەک پیاوانی دەوڵەت و هاوڵاتیان کۆبەوە لە کۆشکدا پاشا دانیشت و قەمەر زەمان لە تەنیشتەوە کە سەری لە کۆشی دابوو، ئەوە دوو ڕۆژ بوو نە نانی خواردبوو نە نوستبوو، لاواز وەکو تەشی لێ هاتبوو. وەزیریش کە لای پەنجەرەکەوە وەستابوو کە بە سەر دەریادا ئەیڕوانی ئەویش سەیری دەریایە کرد. مەرزەوانی بینی کە چۆن شەپۆل هەڵیدایە بەر دەرگای کۆشک، ئەمەندە ماندووە خەریکە ئەمرێ، بۆیە بە پاشای وت، گەر پاشا ڕێم پێبدا ئەچم دەرگای حوشەی کۆشکەکەمەوە و ئەو زەلامە کە شەپۆل فرەیدا ڕزگارەکەم و ئەی هێن مەژوورەوە سابەڵک و بەهۆی ئەم کارەوە خوا شیفای قەمەر زەمان بدا پاشاوتی هێندەی کە بەسرت هێناوین کەم نییە زەلامی چی دێنێتە ژوود ئەم جا نۆرەی ئەوە بەم حاڵە بمان بینێت و گاڵتەمان پێ بکە بڕۆ ڕزگاری بکە و بهێنە بەڵام سوێن بە یزدانی مەزن ئەو کەسە ئەم لێقەومانەمان بباتە دەرەوە لە پێشدا سەری تۆ پەڕێنم چونکە سەری بگریت و نی بگریت تەنیا تۆ هۆکاری ئەم کێشەیت چی ئەەکەی بیکە وەزیر لە دەرگای نهێنی کۆشکەوە چووە سەردەریا و باوەشی بە مەرزەواندا کرد و ڕای کێشایە وشکایی سەیری کرد هەناسەی سوارە و ئاو چۆتە سییەکانی و زۆر ماندووە هێنایە کۆشک و فەرمانی دا جلوبەرگیان گۆڕی و مێزەری یەکێک لە خزمەتکارانیان بەس بەسەریەوە کە هۆش خۆی هاتەوە وەزیر پێیوت ئەوە تۆم لە مردن ڕزگار کرد تۆش نەبیتە هۆی مردنی من مەرزەوان پرسی ئەمە چۆنە بێ وەزیر وتی چونکە ئێستا تۆ لە نێوان پیاوانی دەوڵەت و وەزیرەکاندای هەمویان لە بەرامبەر قەمەر زەمان کوڕی شاشە هەرەمان بێدەنگن کەمەرزەوان ناوی قەمەر زەمانی کوڕەشای بیست تێگەشت کە ئەمە ئەو کەسەیە کە ئەو هەموو ڕێگای بڕیوە بۆ پێگەشتنی بەڵام وا خۆی پیشاندا کە بێ ئاگا و نەشارەزایە بۆیە لە وەزیری پرسی قەمەر زەمان چێە وەزیر وتی ئەو کوڕی پاشا شەهرەمانە ئێستاش نەخۆشە و لە جێگادایە ناخوات و نەخواتەوە نەبەشە و نەبەڕۆژ ئەنوێ لەسەر لێواری مردنە و دەسمان لێ شتووە ئامان سەدامان نە سەیری بکە و نە هیچ تەنیا سەیری بەرپێی خۆت بکە دەنا پاشا لە گردنی هەردووکمانەدا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1940. شەهرەزاد جێڕایەوە ئەمجا مەرزەوان وتی توخوا وەزیر پیاوی چاک بە باسی ئەو کوڕم بۆ بکە بەهۆی چیەوە ئەوەی بەسەر هاتووە وەزیریش وەڵامی دایەوە هۆیەکەی نازانم هێندەم ئاگا لێیە کە پێش سێ ساڵ باوکی ویستی ژنی بۆ بهێنێ بەڵام ئەم کوڕە بە قسەی نەکرد باوکیشی ڕقی لێ هەستا و بەندی کرد کار گەیشتە ئەوەی ئەم لاوە بڵێ کیژێکی جوانی دیوە کە زمان لاڵە لە وەسفکردنیدا ئەمجا پێی وتین کە مستیلەکەی لە پەنجە دەرهێنا و مستیلەکەی خۆی کردوتە دەستی بەڵام ئێمە ناوەخنی ئەم کێشەیە نازانین تۆیش کوڕی باش کە چوینە سەرە و لاوەکەت بینی زۆر سەیری مەکە چونکە باوکی زۆر لێم تووڕەیە مەرزەوان لە دڵی خۆی داوتی بەو خویە ئەمە ئەوەیە بۆیە گەڕام ئەم جا شوێن وەزیر کەوت بەرەو ناو کۆشک چوون وەزیر لای قاچی قەمەر زەمانەوە وەستا مەرزەوانیش چوە نزیکی و سەرنجێکی باشی کوڕەکەیدا وەزیر لە ترسا خەریک بوو گیانی دەرەچوو بۆیە چاوی لە مەرزەواندا گرت کە بڕوا بەڕێی خۆیەوە ئەمیش بەسەر خۆی نەهێنا تا بۆی دەرکەوت کە ئەمەیە خواستەکەی خۆی، ئەمجا لەبەر خۆی وتی پەنا بەخوا، باڵای هێندەی باڵای شازادەبدوورە، لێوانی هەر هەمان لێوانی خاتیوبدوورە، قەمەرزەمانیش چاوانی کردەوە و گوێی لە ورتەورتەکەی گرت، مەرزەوان کە پێی زانی ئەم هۆنراوەی وت، بە سۆز و ساز و ئاواز هەستەکەم پیاهەڵدانی جوان بەڵام هەر بە دەم سۆزت قوڵپە دا، تیر ئەهاوێژێ بۆ تیرەکانت ئامانجم هەردەم پاراوی مەی و گۆرانیم بکە با لە دڵی دەرچێ پەژارە و خەم وەک لقمان زانای شۆخی وەک یوسف ئاوازی داوت پاکی زەی مەریەم کە ئەم هۆنراوانەی وت قەمەر زەمان دڵی خۆش بوو ڕووی کرایە و هەناسەیەکی قوڵی هەڵکێشا و بە باوکی وت بابە گیان بهێڵە با ئەم لاوە بێتەلام دابنیشێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەوی سەد و نەوەت و پێنج. شەهرەزاد و تیکە سوڵتان ئەوەی لە کوڕەکەی بیست دڵخۆش بوو بیر و ڕای بەرامبەر مەرزەوان گۆڕی چونکە لە دڵی خۆیدا بڕیاری دابوو کە لە ملی بدەن باوەشی بە مەرزەواندا کرد و سوپاسی خوای کرد کە لە خنکاندن ڕزگاری بووە مەرزەوانی ژووتی خوا کوڕەکەت سەلامت کا پاشا لی پرسی تۆ خەڵکی کام وڵاتیت ئەویش وەڵامی دایەوە دورگە جوانەکانی مەملەکەتی غەیور پاشا خاوەنی دەریایان و دورگەکان پاشای حەوت کۆشکان پاشا شەهرەمان وتی بەڵکو و پێو قەدەمت بەخێر بێت و کوڕەکەم لەم حاڵەتە ڕزگاری بێ مەرزەوان وتی خوا یار بێ چاکە بێتەوە ئەمجا لە قەمەر زەمان نزیک بۆ و بینی شای لێ بێ ئاگایە چرپاندی بە گوێی داوتی گەورم ورە بدە بەرخۆت دڵت تۆکمە بێ چاوت ڕوون ئەوەی لە پێناویدا ئاوات لێ هاتووە هەرمە پرسە لە پێناوی تۆدا چی بەسەر هاتووە تۆ نهێنیت ئاشکرا نەبووە بەڵام ئەو پێیان زانیوە بۆیە پێیان وایە شێت بۆ ئێستا زنجیر و پێوەن بەندە خوایار بێ دەرمانی ئێوە لەسەر دەستی منە بێ کە ئەمەی بیست ورە و توانای بەبەرخۆینە ئیشارەتی باوکی کرد کە دای بنیشێنێ پاشا کە ئەمەی لە کوڕەکەی بینی لە خۆشی داخەری بوو باڵ بگرێتەوە لە ترسانە دەسڕەکەی کردەوە لەسەری کوڕەکەی وەزیران و پیاوانی دەوڵەت بەڕێکران دوو پشتی بۆ نەخۆش دانرا تاکو دابنیشێ، پاشا فەرمانی دا کۆشک گڵاو پرژێن بکەن، شاریش بڕازێنەوە. ئەمجا بە مەرزەوانی وت، بەو خوایە کوڕەکەم تۆ پیرۆزیت و چارەسەریەکەی. پاشا ستایشێکی زۆری مەرزەوانی کرد و فەرمانی دا خواردن بهێنن. مەرزەوان فەرمووی لەقە مەرزەمان کرد و ئەویش لەگەڵیدا دەستی بە نان خواردن کرد، پاشایش لەبەرخۆیەوە ئەیوت، هاتنت بۆ لای ئێمە چەند چاک بوو بە تایبەتی کە بینی کوڕەکەی لەگەڵ مەرزەوان دانیشتۆ نانخوا گەڕایە کۆشک و دایکی کوڕە و ئەندامانی کۆشکی لە خۆشیانە تێگەیان ئەو شەوە مەرزەوان لای قەمەر زەمان مایە و پاشایش لە خۆشیاندا لە کۆشک مایەوە کە ڕۆژ بۆوە پاشا گەڕایەوە کۆشک و سەرای حکومڕان و دەوروبەری هەردووکیان چۆڵ بوو مەرزەوان هەر لە سەرتاوە تا کۆتایی بەسەرهاتەکەی بۆ جێڕایەوە ئەم جا وتی، بێخەم بە، من شازادە بدوور کچی پاشای غەیور ئەناسم. ئەم جا وتی، تۆ چیت بەسەر هاتووە؟ خاتوو بدووریش بە هەمان شێوەی بەسەر هاتووە. ئیدی ئێوە دڵدار و دڵخوازی یەکترن. بڕوات بە خۆت هەبێ، دڵت پتەو بکە، بە یەکتان ئەگەێنم، گوێ بگرە. گەر بینیم دڵدار بە یاری ناگا هەوڵیان بۆ دەم ورد و بەئاگا هێندە بە یەکتر نزیکیانەکەم وەکو کلیل و کڵۆمی دەرگا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 1996 شەهرەزاد وتی بە هاندانی مەرزەوان قەمەر زەمان سەر و مڕ بوو کاتی لەگەڵدا بردە سەر و هانێدا کە بخوات و بخواتەوە تاکو بەهێز بێ چاک بێتەوە بێتاقەتی دەرەکرد و چیرۆکی بۆ گێڕایەوە تاکو ڕۆژێکیان بێ یارمەتی دەوروبەری خۆی هەستا و چوو بۆ گەرماو و مەرزەوان لە دواوە ڕۆیشت خۆیان شت پاشایش لە خۆشیدا فەرمانی دەرکرد کە زیندانیان ئازاد بکرێن دەوڵەت خێر بەخشێتەوە بەسەر هەژاراندا شار ڕازاوە بێ بۆ ماوەی حەوت ڕۆژ ئەمجا مەرزەوان بە قەمەر زەمانی وت گەورەم ئەوە بزانە من تەرخانی ئەم کارم لەلایەن شازادە بدورەوە هاتووم تاکو ئەو لەو نەخۆشیە ڕزگار بکەم ئەبێت فێڵک بدۆزینەوە تاکو بگەینە لای شازا دەبدور پێم باشە داوا لە باوکت بکەی کە ڕێت بدە سبینێ بچین بۆ ڕاو کەشکۆڵێک پڕ بکە لە پارە و ئەسپێک لاسپەکەت ببەستە منیش لەگەڵ تا بم بە باوکیشت بڵێ کامەوێت ئەو دەشت و دەرە ببینم و سەیری ئاسمان و ئەستێرەکان بکەم بۆیە ئەمەوێت کە شەوێک لە دەش بمێنمەوە کە چوینە دەرەوە بۆی دەرەچین و ناهێڵین کەس شوێنمان بکەوێ قەمەر زەمان وتی بە دڵمە زۆر دڵی خۆش بوو خۆی کرد بە ژووردا و بە باوکی وت باوکیشی وتی کوڕەکەم پێم ناخۆش نییە بچیتە دەشت بەڵام لە شەوێک زیاترت پێ نەچێ بۆ خۆت ئاگاد لێیە بێت و هەڵناکەم و تۆیش دەمێک نییە لە نەخۆشی هەستاویەوە بۆ من وەکو ئەم شعرەیت گەرشە و ڕۆژی بە من بەخشرا فەرشی سولەیمان سامانی کیسرا بە هێندەی مێشێک لە تۆ ناهێنێ ئەو دەمەی کە تۆ ئەبینم واللە ئەمجا پاشا پێداویستی کوڕەکەی و مەرزەوانی ئامادە کردوتی چوار ئەسپی چاک و شترێک خواردن و پێداویستی لێبار بکەن قەمەر زەمانیش نەیهێش کەس لەگەڵیان بێ ئەمجا پاشای باوکی قەمەر زەمانی بە سنگەوە نووساند و ماچی کرد و پێیوتەوە سوێندە دەدەم لە شەوێک زیاترت پێنەچێ خەو و خۆراکم لێ تێک مەدە. لە پەژارەی ئەم شاعیرەم پێ مەچێژە. بە تۆ ژیان خۆشییە خۆشی. بێ تۆش تاڵاوە و پەژارە نۆشی. بە قوربانت بم هەرچییەک ڕوویدا، خەمە و بە هێندەی دنیا ناخۆشی. ئەمیش وتی، خوا یار بێ لە شەوێک زیاترم پێ ناچێ. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو.